ئەو خوایی زەوی بۆ کردوون بە ئارامگا و جێگای ژیان و تیا حەسانەوە و چەندین ڕێگە و بانی دوور و نزیکی بۆ هاتوچۆ پیاکردن تیا دروست کردووە بۆتان بە هیوای ئەوەی شارەزا بن لەو شوێنانەی ئەچن بۆیان و ڕێگایان بدۆزنەوە و ون نەبن. والذی نزل ئەو خوایەیش ئاوی لە ئاسمانەوە بە ئەندازەی دیاری داپەڕاندووە بۆ سەر زەوی و بەو ئاوە شارێکی بێ بەروبووم و بەهرەمان زیندوو کردۆتەوە و ژیاندۆتەوە و لە ڕۆژی قیامەتیشا هەر بەو جۆرە ئێوە زیندوو ئەکرێنەوە و لە گۆڕ دەرەهێنرێن. والذی خلق الازواج کلها وجعل لکم تا ڕێک لەسەر کۆڵیان دانیشن و ئەوجا کە لەسەر کۆڵیان دانیشتن بیری نیعمەتی خوای خۆتان بکەنەوە و بڵێن خاوێنی و بێ گەردی بۆ ئەو خوایە ئەم وڵاخە بەرزانە و ئەم کەشتیانەی بۆ ڕام کردووین و ئێمە لەوانە نەبووین بتوانین لە خۆمانەوە ئەمانە ڕاگیر بکەین و ڕامیان بکەین و بیانخەینە ژێر بار ان الانسان لکفور مبین ئەم کافرانە بەشێ لە بەندەکانی خوایان داناوە بۆ خوا کە گوایە ئەوانە ئەولادی ئەون وەک ئەوە کە وتویانە فریشتە کچی خوان بەڕاستی ئادەمیزاد کافرە بە خوا و بە ئاشکرا کوفری خوای خۆی ئەکا و کوفرەکەی دەرەبڕێ کەچی ئەگەر مژدەی لەدایکبوونی وێنەی ئەوە بدرێ بە یەکێکیان کە خۆیان بە نموونە بۆ خۆیان هەڵبژاردووە کە کچە کە ئەوە بوو وتبوویان خوا فریشتەکانی خۆی بە کچ دروست کردووە ڕووی لە خەفەتباریا ڕەش هەڵئەگەڕێ و لە ڕقانا کە لە دڵیا پەنگی خواردۆتەوە خەم و پەژارە سەر و سیمای دائەگرێ چونکە ئەوان کچیان بەلاوە زۆر هیچ و ناچیز بووە و زۆر جار کە کچیان بووە لە داخانا زیندە بەچاڵیان کردووە. فریشتە کە بەندەکانی خوان ئەم کافرانە بە کچیان داناون و وتویانە ئەمانە کچی خوان ئایا ئەمانە لە کاتی دروست کردنی فریشتەدا لەوێ بوون و بە چاوی خۆیان دییان کە خوا بە مێنگەی دروست کردن ئەم شایەتیەی ئەمانە داویانە لە بارەی فریشتەوە کە گوایە کچن لەسەریان ئەنوسرێ و لە ڕۆژی قیامەتا پرسیاریان لێ ئەکرێ لەسەری. یان ئاخۆ بەر لەوەی قورئان بێتە خوارەوە بۆ سەریان کتێبێکمان ناردۆتە سەریان شتی وای تیا نوسرابێ کەوا ئەمە خواستی خوای لەسەرە بۆیە ئەوان ئەو بتانە ئەپەرستن و ئێستا پشتیان بەو کتێبە بەستووە کە گوایە ئەوەی تیا نوسراوە و بەگوێرەی ئەوە قسە ئەکەن؟ بەڵکو منیش مۆڵەت و ڕابواردنم بۆ ئەو کافرانە خۆیان و بۆ باوک و باپیرانیان ڕەخساند تا قورئانی ڕاست و پێغەمبەری ڕاست و دروستیان هاتە سەر کە هەموو شتێکی بۆ ڕوون کردنەوە. وَلَمَّا جَاءَهُمُ الْحَقُّ تا کە هەر کام لەو کافرانە ئەمرێ و قیامەتی دێ و ئەبرێتە مەیدانی لێپرسینەوە بۆ حوزوری خوا بە جنۆکەکەی هاوڕێی ئەڵێ بریا مەودایەکی ئەوەندەی مەودای نێوان ڕۆژهەڵات و ڕۆژئاوا دوورمان لە نێوانا بوایە لە دنیادا و هەرگیز یەکترمان نەدیایە تا وا سەرت لێ نەشێواندمایە تۆ هاوڕێیەکی خراپ بووی بۆم بەڕاستی ئەم قورئانە مایەی شەرەف و سەربەرزی و ناومانەوەیە بۆ خۆت و بۆ خێڵەکەت و لەمەولایش لە ڕۆژی قیامەتا پرسیارتان لێ ئەکرێ ئاخۆ ئەو ئەرکەی ئەم قورئانە خستویەتێ ئەستۆتان بەجێتان هێناوە؟ واسأل من ارسلنا پرسیار لە میللەتان و زانایانی ئاینی ئەو پێغەمبەرانەمان بکە کە بەر لە تۆ ناردوومانن، ئاخۆ لە خوای بەخشندە و میهرەبان بەولاوە، خوا گەلێکی ترمان داناوە لە لایەن خەڵکەوە بپەرسرێن و ڕێمان داوە بە پەرستنی هیچ بتێک؟ وَلَقَدْ أَرْسَلْنَا مُوسَىٰ الرحیم. ئەگەر ڕاستە کا پێغەمبەرە و خوا ناردوویە، ئەی بۆ هەندێ بازن و باز و بەندی زێڕی لە خواوە بۆ هەڵنەدراوە تا گەورەیی خۆی لە ناو خەڵکا پێ نیشان بدا و خەڵکی پێ لە دەوری خۆی خڕ بکاتەوە؟ یا بۆ فریشتەی خوای شان بە شان لە گەڵ نەهاتوون یارمەتی بدەن؟ ئێوە خۆتان و ئەوانەی ئەیان پەرستن هەمووتان سووتەمەنی دۆزەخن و وتی خۆ گاورەکانیش عیسا ئەپەرستن کەواتە ئەگەر ئەو ببێ بە سووتەمەنی دۆزەخ چش با بتەکانی ئێمەیش ببن بە سووتەمەنی دۆزەخ جا کە ئەم کافرە ئەم قسەیی کرد کافرەکانی تری مەککە زۆریان پێ خۆش بوو گوایە بە خەیاڵی خۆیان لایان وابوو ئەم کابرایە توانیویە پێغەممەر دەمکوت بکا چونکە گوایە ئایەتەکە وا ئەگەیەنێ حەزرەتی عیسایش لە دۆزەخا ئەسوتێ لەگەڵ ئەوەیش کە پێغەمبەری خوایە و دیارە شتی وایش نابێ و کەواتە ئەبێ ئایەتەکەی موجادەلەی لەبارەوە لەگەڵ ئەکرد ڕاست نەبێ. وقالوا ئەئالیهەتونا خەیڕ ئەم هو کافرەکانی مەککە بەم نموونە هێنانەوەیە زۆر پێ خۆشحاڵ بوون. کافرەکان وتیان، ئایا خواکانی ئێمە کە بتەکانمانن، لای تۆ چاکترن یا عیسای کوڕی مەریەم؟ دیارە عیسا لای تۆ چاکترە. کەواتە مادەم عیسای کوڕی مەریەم کە تۆ ئەڵێی پێغەمبەری خوایە و هەموانیش ئەزانن گاورەکان ئەیپەرستن ئەبێ بە قسەی تۆ لەبەر ئەوەی کە گاورەکان ئەیپەرستن ببێ بە سوتەمەنی دۆزەخ ئەگەر وابێ چش با خواکانی ئێمەیش ببن بە سوتەمەنی دۆزەخ ئەم کافرانە ئەم نمونەیەی عیسا بۆیە ناهێننەوە کە قسەی رێک و پێکەکەن هەر بۆ دەمەدەم ئەیهێننەوە و لەوە زیاتریش ئەمانە خێڵێکن زۆر بە توندی دوژمنایەتی ئەکەن و حەزیان لە عەناد و کەللە ڕەقیە ئەگینا ئەزانن هیچ مەجالێ نیە بۆ قیاس کردنی پێغەمبەرێکی خوا کە خەڵکی بانگ کردووە بۆ خوا بە یەکزانین لە بتێ کە لە پارچە تەختەیەک یان پارچە بەردێ دروست کراوە و بت پەرستەکان ئەیپەرستن و مەگەر هەر ئەوەندە سوودی ببێ فڕێ بدرێتە دۆزەخەوە و بکرێ بە پارچەیەک لە سوتەمەنیەکانی عیسای کوڕی مەریەم لە بەندەیەکی خوا بەولاوە نییە کە نیعمەتی پێغەمبەرایەتیمان پێ بەخشیوە و کردوومانە بە نموونە و پەند بۆ کۆمەڵی بەنی ئیسرائیل کە خوا ئەتوانێ هەموو شتێکی سەیر و سەمەرەی لەوەو پێش ڕوونەداو بکات وەک ئەوە کە عیسا بە بێ باوک لە دایک بووە و موعجیزەی وامان داوەتێ بە هیچ پێغەمبەرێکی ترمان نەداوە وەک بە ساوایی قسە کردن و چاک کردنەوەی کەڕ و کوێر و گەڕۆڵ و زیندوو کردنەوەی مردوو هذا صراط مستقیم. بەڕاستی عیسا نیشانەی نزیک بوونەوەی ڕۆژی قیامەتە چونکە کە جووەکان ویستیان هەڵیواسن ئێمە شێوەیمان گۆڕی بە یەکێ لەوان و ئەومان هەڵبڕی بۆ ئاسمان و لە نزیکی ڕۆژی قیامەتا ئەینێرینەوە خوارەوە بۆ سەر زەوی و جووەکان یەکێکیان لە خۆیان کە بە عیسایان زانی کرد بە دارا کاتێ عیسا بە موعجیزەوە هات بۆ سەر بەنی ئیسرائیل پێی وتن، بەڕاستی من حیکمەت و زانستم لای خواوە بۆ هێناون بۆ ئەوەی ڕێی ڕاستتان پیشان بدەم و هەندێ لەو شتانەتان بۆ ڕوون بکەمەوە کە ئێوە ناکۆکن تیایانا و هەر یەکێکتان شتێکی تیا ئەڵێ کەواتە لە خوا بترسن و هەرچیم پێ وتن بە گوێم بکەن جا کۆمەڵ و تاقمەکانی دەوروپشتی عیسا لەناو خۆیانا ناکۆکیان تێکەوت و هەر کۆمەڵێکیان شتێکی ئەوت، کەواتە هاوار بۆ ئەوانەی ستەم و ناحەقیان کرد و شوێنی ڕێی ڕاست نەکەوتن، هاوار بۆ ئەوان لە سزای ڕۆژێکی پڕ دەرد و ئازار کە ڕۆژی قیامەتە. قال انکم ماکثون. ئەوانەی لەناو ئاگری دۆزەخان هاوارەکەنە دەرگاوانی دۆزەخ کە ناوی مالیکە و پێیەڵێن، ئەی مالیک، بەڵکو کارێ بکەی خوا گیانمان بکێشێ و بمرین و بحەسێینەوە، ئەویشەڵێ، نەخێر، ئێوە بۆ هەمیشە لەم شوێنەدا ئەمێننەوە. السَّاعَةِ وَإِلَیْهِ تُرْجَعُونَ زۆر گەورەیە ئەو خوایەی دارایی و سامانی ئاسمانەکان و زەوی و چی لە نێوانیانا هەیە هەمووی هەر بۆ ئەوە و هەر خۆی ئەزانێ کەی دونیا ئەبڕێتەوە و قیامەت دێ و ئێوەیش هەموو بۆ لای ئەو ئەگەڕێنەوە. ئەوانەی کافرە هاوبەش بۆ خوا دانەرەکان بانگیان لێ ئەکەن و ئەیان پەرستن و بانگ لە خوا خۆی ناکەن و ڕاستەوخۆ نایپەرستن حەقی تکا کردنیان لای خوا لە ڕۆژی قیامەتا نییە بەڵام ئەوانەی کە شایەتی ڕاست بدەن و هەر خوا خۆی بەپەرسراوی بەحەق بزانن و بزانن خوا یەکە و هاوبەشی نییە ئەوانە حەقی تکا کردنیان هەیە لای. دەی کەواتە لێیان گەڕێ و وازیان لێ بهێنە و بانگیان مەکە بۆ ئیمان هێنان و پێیان بڵێ، ئاشتی و ئارامی و نە من دەنگ و نە ئێوە دەنگ بێ لە نێوانمانا، بێگومان ئەوانە لەمە و پاش ئەزانن سەرەنجام چۆن ئەبێ و چی ڕوو ئەدا. ئەبو سەعیدی خودری ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەگێڕێتەوە کە فەرموویەتی، خوای گەورە دەفەرموێت، هەر کەسێک خەریکی قورئان و یادی خودا بێ و لەبەر ئەوە کاتی نەبێت داوای شت لە من بکا، ئەوا نائومێدی ناکەم، بەڵکو باشترین شتێک کە دەیدەم بە داواکاران و ئومێدەواران دەیدەم بەویش، هەروەها فەزڵ و گەورەیی قورئان لە چاو وتە و قسەی تری دروستکراواندا وەک فەزڵ و گەورەیی خودا خۆی وەهایە لە چاو دروستکراوانی خۆیدا. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسەری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتح شێخ محەمەد سەمیع مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.